بإذن ربهم إلی صراط العزیز الحمید چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عربین بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورآن کە لە توانای هیچ کەسدانە بۆ پیتانە کتێبێکی ئاوا بێ وێنەت دابنێت بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئەم قورئانە کتێبێکە دامان بەزاندووە بۆت ئەی محەممەد تا خەڵکی لە تاریکیەکانی بێ باوەڕی و نەزانی و سەر لێ شێواوی دەربهێنیت بەرەو نور و ڕێبازی ڕۆشنایی ئیمان بە ویستی پەروەردگاریان تا دەگەنە ڕێبازی ڕاستی خدای باڵا دەست و شایستەی سوپاس گوزاری. ئەوانەی کە ژیانی دنیایان لەلا بە نرختر و خۆشەویسترە لە ژیانی جیهانی دوایی هەمیشە بەربەست دەخەنە بەر ڕێبازی خودا و دەیانەوێت لە ڕێڕەوی خۆی دەربچێت و بترازێت یاخود پەسندە لایان بەڵام بەمەرجێک لە خزمەت پلان و نەخشەی ئەواندا بێت وهو العزیز الحکیم. ئێمە هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکردووە تەنها بە زمانی قەومەکەی نەبێت یەکێک بووە لە خۆیان و بە زمانی ئەوان دواوە تا هەموو شتێکیان بۆ ڕوون بکاتەوە اینجا خدای گەورە ئەو کەسەی گومڕا کردووە کە ویستویەتی چونکە گوێی بۆ بانگەوازی حەق نەگرتووە ئەوەشی کە ویستویەتی هیدایەتی داوە پەروەردگار پاڵپشتی ژیر و هۆشمەندانە ڕۆژەکانی خودایان بۆ بهێنەرەوە یاد، ئەو ڕۆژانەی کە تۆڵەی لە بێ باوەڕان سەند و ئیماندارانی سەرخست. بێگومان ئا لەو بەسەرهاتانەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ هەموو ئەو کەسانەی کە زۆر خۆگرن لە کاتی تەنگانەدا، زۆر سوپاس گوزاریشن لە کاتی خۆشیدا. لەیادتان بێت کە پەروەردگارتان بڕیاری داوە سوێن بە خودا ئەگەر سوپاسگوزار و شوکرانەبژێر بن ڕزق و ڕۆزی و ناز و نیعمەتتان بەسەردا دەڕژێنم و زیادی دەکەم بەڵام ئەگەر ناشکر و سوپاس ناپەزێر بن بەڕاستی ئەو کاتە ئیتر تۆڵە و سزای من زۆر بە ئازار دەبێت وقال موسى إن ئەوانە پێغەمبەرەکانیان بە بەڵگەی زۆرەوە هاتن دووپاتیان دەکردەوە کە پێغەمبەری پەروەردگارن کەچی خوددانە ناسان یان بە دەستیان ئاماژەیان دەکرد بۆ پێغەمبەران کە بێدەنگ بن یاخود دەستیان دەبرد بۆ دەمی خۆیان و دایان کردە فیکە و هۆسە و گاڵتەجاڕی و دانوت بێگومان ئێمە باوەڕمان بەم پەیام و بەرنمەیە نییە کە بە ئێوەدا ڕەوانە کراوە بەڕاستی ئێمەش لە دوو دڵ یەکداین کە خەڵکیش دەخاتە گومانەوە لەوەی کە ئێوە بانگەوازی ئێمەی بۆ دەکەن. پێغەمبەرانیان وتیان باشە ئاخر گومان لە چی دەکەن ئایا لە خدای پەروەرگاردا گومان هەیە بەدیهێنەری ئاسمانەکان و زەوی ئەو زاتە بانگتان دەکات بۆ ئەوەی لێتان خۆش ببێت بۆ ئەوەی لە هەڵە و گوناهەکانتان چاوپۆشی بکات و مۆڵەتیشتان دەدات تا کاتێکی دیاری کرا و کەچی خوددانە ناسان ڕوو بە پێغەمبەران وتیان ئێوە تەنها بەشەرن وەکو ئێمە هیچ چیتر نین لەباتی سوپاسی خودا بکەن کە ئەوەندە ئادەمیزاد ڕێزدارە نوێنەر لە خۆیان هەڵدەبژێرێت کەچی ڕەخنەیان گرت و وتیان ئێوە دەتانەوێت ڕێگر و دژ بەوە بن کە باو و باپیرانمان دەیان پەرست دەی ئەگەر ڕاست دەکەن بەڵگەیەکی ئاشکرامان بۆ بهێن و نیشانمان بدەن قالت وعلی اللە فلیتوکل المومنون پێغەمبەرانیان پێیان وتن ئێمە تەنها بەشەرێکین وەکو ئێوە و هیچی تر بەڵام خدا ویستی هەر کەسێکی ببێت لە بەندەکانی خۆی منەت دەخاتە سەری هەڵیان دەبژێرێ بۆ گەیاندنی پەیامە پیرۆزەکەی ئێمە بۆمان نەبووە هیچ بەڵگە و موعجیزەیەکتان بۆ بهێنین مەگەر بە ویست و مۆڵەتی خودا نەبێت، دەبا ئەوانەی کە ئیماندارن هەر پشت بە خودا ببەستن. وما لنا ألا نتوكل على الله وقد هدانا سبلنا لە کاتێکدا کە بەڕاستی ئەو زاتە هیدایەت و ڕێنمووی کردووین بۆ هەموو ڕێگە و ڕێبازێکی چاک و بەسوود مەرج بێت لە بەرامبەر ئەو هەموو ناخۆشی و ئازارەوە کە ئێوە بۆ ئێمەتان پێشهێنا خۆگر و بە ئارام بین دەبا ئەوانەی کە پشتیوانیان پێویستە هەر پشت بە خودا ببەستن ئەوانەشی کە بێ باوەڕ بوون بە پێغەمبەرانی خۆیانیان وت ئەگەر کۆڵ نەدەن بەڕاستی لە وڵاتمان دەرتان دەکەین یان دەبێت بێنەوە ڕیزی ئاینەکەی ئێمە ئەوسا پەروەردگاریان پەیامی بۆ ناردن کە دڵنیابن ئێمە ستەمکاران بەم زوانە لەناو دەبین و دەیان فەوتێنی وەلەنوسکینەنەکم الأرض من بعدهم ذلك لمن خاف مقامي وخاف وعيد بێگومان نیشتەجێتان دەکەین لەو وڵاتەدا لە دوای ئەوان. ئەوەش بۆ هەموو ئەو کەسانەیە کە لە وەستانیان لە بەردەم دەسەڵاتی مندا دەترسن و لە هەڕەشەکانی من بیم و ترسیان هەیە. واستفتحوا وخاب كل جبار عنيد جا ئەو کێم و زوخاوە قوم قوم بە ناچاری دەخواتەوە و بە ئاسانی بۆی قووت نادرێت مەرگیش لە هەموو لایەکەوە هێرشی بۆ دەهێنێت کەچی ناژمرێت لەوە دواش سزا و ئازاری هەمە جۆر و ناخۆش و گران یەخەی بەرنادات. ئینجا لاواز و بێدەسەڵاتەکان ئەوانەی کوێرانە شوێن ملهوڕ و ستەمکاران کەوتبوون دەڵێن بەوانەی کە خۆیان بەزل و گەورەدانا بوو بێگومان خۆ ئێمە شوێن ئێوە کەوتبووین ئێمە گوێڕایەڵ و فەرمان بەرداری ئێوە بووین جا ئایا ئێوە ئەمڕۆ ناتوانن هەوڵێک بدەن تا ئەندازەیەک سزای خوددا لەسەرمان کەم ببێتەوە لە وەڵامیان داوتیان ئەگەر خوددا هیدایەتی ئێمەی بدایە ئێمەش هیدایەتی ئێوەمان دەدا ئەڵبەت ڕوون و ئاشکرایە کە ئەوانە بە دەسەڵاتدار و بێدەسەڵاتیانەوە لە دنیادا نەک هیدایەتیان نەدەویست بەڵکو دژی دەوەستان و پیلانیان دەگێڕا ئیتر چۆن خدای گەورە هیدایەتی ئەو جۆرە کەسانە دەدات خۆ هیدایەت بە زۆر نییە ئێستاش بۆ ئێمە چۆن یەکە هاوار و ئاه و ناڵە بکەین یان دام بە خۆدا بگرین چارمان نییە و ڕزگاربوونمان ئەستەمە کاتێ هەموو شت تەواو دەبێت، بەهەشتیەکان دەچنە بەهەشتەوە و دۆزەخیەکان دەخرێنە دۆزەخەوە، شەیتان بە فەرمانی خودا دێتە قسە و ڕوو بە پەیڕەوانی دەڵێت، بەڕاستی خودا بەڵێنی ڕاست و دروستی پێ ڕاگەیاندبوون، منیش بەڵێنی درۆ و نادروستم پێدان و جا توانیم گومڕاتان بکەم و لە ڕێبازی ڕاست وێڵتان بکەم. وەنەبێت من هیچ زۆر و دەسەڵاتێکم بەسەر ئێوەدا هەبووبێت، جگە لەوەی بە وەسوەسە و خەتەرە و خەیاڵ بانگم کردن بۆ خودانەناسی و تاوان ئێوەش بەدەممەوە هاتن و بە قسەتان کردم ئیتر سەرزەنشت و لۆمەی من مەکەن بەڵکو و سەرزەنشت و لۆمەی خۆتان بکەن کە ئاوا جێلانە بێبیرکردنەوە بە قسەتان کردم ئەمڕۆ من ناتوانم بەهانە و هاواری ئێوەوە بێم ئێوەش ناتوانن بەهانە و هاواری منەوە بێن بێگومان من باوەڕم نەبوو بەوەی کە کاتی خۆی منتان کردبوو بە شەریک و لەولاشەوە ئەوانەی ئیمان و باوەڕیان هێنابوو کار و کردەوە چاکەکانیان ئەنجام دابوو بەرەو بەهەشت بەڕێ کران چەندەها ڕوبار بە ژێر درەختەکان و بە بەردەم کۆشکەکانیدا دەڕوات لەو جێگە و ڕێگە خۆشەدا ژیانی هەمیشەی و بەردەوام دەبەنە سەر بە فەرمان و ڕەزامەندی پەروەردگاریان و چاک و چۆنیان لەو بەهەشتەدا ئایا نەتان بینیوە و نەتان زانیوە چۆن خودا نموونە دەهێنێتەوە بە گوفتاری چاک و پاک کە وەک درەختی چاک و بەردار وایە، ڕەگی بە توندی داکوتاوە لە زەویدا، لق و پۆپەکانیشی بە ئاسماندا بڵاو بوونەتەوە. تؤتی اکلها کل حین بإذن ربها. بەڵکو یاداوەری وەرگرن لە ڕاستیدا دین و بەرنامەی خودا درەختێکی ئاوا پیرۆزە ڕەگ و ڕیشاڵی خێربەخشە چونکە خاچی زەوی لە داماڵین دەپارێزێت لق و پۆپی بەسوودە سێبەر دەکات گەڵا و گوڵی بۆ دا و دەرمان و ماڵات بەروبوومی بۆ ئادەمیزاد باڵندەکان بە ئاوازی خۆش لەسەری دەخوێن و تەسبیحات دەکەن و دڵخۆشمان دەکەن ئۆکسجین دەبەخشێت هەتا دوایی خودای گەورە ئەوانەی باوەڕیان هێناوە پایەدار دەکات لەسەر گوفتاری بەجێ و دروستیان لە ژیانی دنیادا لەسەر مەرگ و لە قیامەتیشدا باوەڕی دامەزرا و فریایان دەکەوێت و گوفتاریان ڕێک و پێک و دامەزراو دەبێت و بە ئیمانەوە دەمرن لەولاشەوە هەر ئەو خودایە ستەمکاران گومڕا دەکات و فیه یوم لا بیع فیه ولا خلال ئەی محەممەد، بەو بەندانەم کە باوەڕیان هێناوە بڵێ، با نوێژەکانیان بە چاکی ئەنجام بدەن و لەو ڕزق و ڕۆزیەی کە پێمان بەخشیون ببەخشن بە نهێنی بۆ ئەوەی ڕیا و ڕووپامایی تێکەڵ نەبێت و بە ئاشکرا بۆ هاندانی کەسانی تر. لە ئاسمانەوە بارانی باراندوە و بەهۆیەوە بەروبوومی لە ناخی زەوی بۆ ئێوە دەرهێناوە هەروەها کەشتی لە دەریادا بۆ ئێوە بارهێناوە تا بە فەرمانیە و زاتە بڕوات بەسەریەوە هەر خدایە بەدیهێنەری ئەو مادە سەتایانەی کە کەشتی لێ دروست دەکرێت ئەرە و زاتەیە بەدیهێنەری وزە و ئا و هەوا تا دوایی هەروەها ڕووبارەکانیشی بۆ ڕام کردوون کە جۆرەها سوودیان هەیە بۆتان. لە هەرچی شتێک داواتان کردبێت و پێویستتان بێت پێی بەخشیون خۆ ئەگەر ناز و نیعمەت و بەخششەکانی خدا ژمارە بکەن ناتوانن بیان ژمێرن بەڵکو یەک نیعممەد ناژمێردرێت ئەوەندە لق و پۆپی لێ دەبێتەوە بەڕاستی زۆربەی ئینسانەکان زۆر ستەمکار و ومن عصانی فانک غفور رحیم پەروەردگارا بەڕاستی ئەو بتانە زۆر کەسیان گومڕا کرد و زۆر خەڵکیان سەر لێ شێواو کرد جا ئەوەی شوێنی من بکەوێت و بە گوێی من بکات ئەوە بێگومان لە پێی ڕەوانی منە ئەوەشی کەلێم یاخی دەبێت ئەوە بێگومان تۆ زۆر لێ خۆش بوو مهرەبانیت. وارزقهم من الثمرات لعلهم یشکرون پەروەردگارا بەڕاستی من هەندێ لە وەچە و خێزانم لە دۆڵێکی وشکی بێ کشت و کاڵدا جێنشین کردووە لە پاڵ ماڵە پیرۆزەکەتدا لە پاڵ بەیت الحەرامدا پەروەردگارە بۆیە لێرە نیشتە جێم کردن تا بە چاچی نوێژ و خوداپەرستی ئەنجام بدەن ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، وا گومان مەبە کە خودا بێ ئاگایە لەو کار و کردەوەیەی ستەمکاران دەیکەن، بەڕاستی خودا سزاکەیان دوا دەخات بۆ ڕۆژێک کە چاوەکانیان تێیدا ئەبڵەق دەبن، جاری واش هەیە هەر لە دنیادا ستەمکاران ڕیسوا دەکات و تۆڵەیان لێ دەسێنێت. مهطعین مقنعی رئوسهم لا یرتد الیهم طرفهم جا ئەوانەی کە ستەمیان کردووە دەڵێن پەروەردگارە بۆ ماوەیەکی کەم و نزیک مۆڵەتمان بدە بمانگێڕەوە بۆ دنیا تا بەدەم بانگەوازەکەتەوە بچین و شوێنی پێغەمبەران بکەوین بەڵام تازە کار لە کار ترازاوە و گەڕانەوە ئەستەمە بۆیە پێیان دەوترێت مەگەر کاتی خۆی سوێنتان نەدەخوارد کە دنیا بەردەوامە و ئێوە تیا چوونتان نابێت؟ بێگومان خودانەناسان پیلان و تەڵەکەی خۆیانیان گێڕا، فێڵ و فڕی زۆریان کرد، بەڵام هەموو پیلان و فێڵیان لای خودا ئاشکرا و دیارە، بەسەر خۆیاندا دەیشکێنێتەوە، هەرچەندە پیلان و فێڵیان کێوەکانیش لەبن بهێنێت. فلا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام کەواتە وا حساب مەکە ئەی پێغەمبەر ئەی ئیماندار خودای گەورە بەڵێنی خۆی بۆ پێغەمبەران ناباتە سەر بەسەرخستن و مانەوەی بەرنامەیان لە دنیادا و سەرفرازی هەمیشەیان لە بەهەشتی بەریندا چونکە بەڕاستی خوددا باڵا دەستە و خاوەنی تۆڵەیە لە ستەمکار و خوددا نەناسان یومە تبدل الأرض غیر الأرض والسماوات ئەم تۆڵە سەندنە لە ستەمکاران بۆ ئەوەیە کە خودا پاداشتی هەر کەسێک بە گوێرەی ئەوەی کردوویەتی بداتەوە، چونکە بەڕاستی خودای گەورە بە خێرایی لێپرسینەوەکان ئەنجام دەدا. هذا بلاغ للناس ولینذروا به بۆ ئەوەی بزانن بێگومان ئەو زاتە خودایەکی تاک و تەنهایە هەروەها بۆ ئەوەیە کە خاوەنی بیر و هۆشەکان یاداوەری وەربگرن و تێفکرن لە هەوڵی ئەوەدابن خۆشیان و خەڵکیش لە سزای دۆزەخ ڕزگار بکەن.